هەڵبەتە لە ڕۆژگارێکی وەکەم ڕۆدا کە جەنجاڵی و هەڵپەی بژێوی ژیان هەمومانی سەرقاڵ کردووە لە لایەک و لە لایەکی تریشەوە زۆری کەناڵەکانی ڕاگەیاندن چ ناوخۆیی و چ دەرەکی، هەروا زۆری چاپەمەنیەکان و گۆڤار و بڵاوکراوەکان، ئەمانە هەموو وای کردووە کە کەمتر ئێوەی خۆشەویست بتان پەرژێتە سەر خوێندنەوە، بەتایبەتی کە ماوەیەکە کتێبی باش و بەسوود بڵاوەبنەوە. سیاسەتی جیهانەوە دیارە. ئەم کتێبە لەلایەن نەبەز کەمال نووریەوە لە عەربیەوە کراوەتە کوردی و بەڕێوەبرێتی خانی وەرجێڕان سەر بە وەزارەتی ڕۆشنبیری ئەرکی لە چاپدانی گەرتۆتە ئەستۆ بە هیواین جێگای سەرنجی ئێوەی خۆشەویست بێت. ئازیزان و خۆشەویستانی ڕادوێ خاک هەموو کاتێکتان شاد. وێڕای سڵاو و ڕێز و خۆشەویستیمان بۆ ئێوە، فەرموون لەگەڵ بەشی دووهەم لە ئەڵقەی هەژدەهەم لە کتێبی هەرری کیسینگەر، پەیوەندییەکان لەگەڵ ژاپۆن. گۆڕانکارییە سەرەکییەکانی ژاپۆن، چاکسازییەکانی میجی یان پیشەسازیی دوای جەنگی جیهانی دووهەم، پانزە ساڵیان ویست بۆ دەستپێکردن، دوای ئەوەش سیستەمی کۆدەنگی بە خێراییەکی زۆر جێبەجێیان کرد. بێگومان ڕەنگە سیستەمی ژاپۆنی چەقی بەستبێت و توانای خۆگونجاندنی نەمابێ. لە دە ساڵی داهاتووشدا دەرەکەوێ کە ئایا گەلی بەتەمەن و بێرۆکراسی چەقبەستوو، ڕێگر بوون لە بەردەم مامەڵەکردنی ژاپۆن لەگەڵ ئەوەی ناوی لێناوە جیهانی نوێ یان ژاپۆن وەک ڕاکەرێکی مارەسۆن وەها بووە ناتوانرێ حکم بەسەر خێراییەکەیدا بدرێ بە پێی ئەو میلانەی بڕیوێتی بەڵکو ئەو حکمە دوای ئەوە ئەدرێ کە هەموو دووریەکە بڕێ ئەنجامی ژەرچیەک بێ ژاپۆن هەتا چەند دە ساڵی تریش وەک بەهێزترین وڵاتی ئاسیا لە ڕووی ئابووریەوە ئەمێنێتەوە و بە پەراوێزێکی زۆریشەوە. گرنگی تێگەیشتنی ئەم مەسەلە کەلتوریانە ئەمڕۆ زیاترە، چونکە پەیوەندیەکانی ئەمریکا و ژاپۆن ڕوو لە گۆڕانن. چونکە بەهۆی کاریگەریەکانی شکست و مەترسیەکانی شەڕی ساردەوە ژاپۆن بەوە قایل بووە بچێتە ژێر چەتری پارێزگاری ئەمریکاوە و واز لە پشت بەخۆ بەستنە مێژوویەکەی بهێنێ سەرڕای ئەوەش کە ڕکابەرێکی ئابووری پێداگرە بەڵام لە سیاسەتی دەرەکی و ئەمنیدا دوای سیاسەتەکانی وڵاتەیە گرتووەکان کەوتووە. هەتا ئەوەی ئاسایشی ژاپۆنیش لە بەردەم یەک هەڕەشەی سەرەکیدا بێ کە یەکێتی سۆڤیەتە، دیدگاکانی ژاپۆن و ئامریکا بە هەمان ڕێچکەدا ڕۆن. پێناچێ ئەم مەیلە بەردەوام بێ چونکە کۆریای باشوور و چین ئەبنە خاوەنی کاریگەری سیاسی و لێهاتوویی ئابووری و هێزی سەربازی. لە پای ئەو ڕەفتارانەی سیۆڵ و واشنتۆن و پەکینیش، کە ڕاوێژ بە ژاپۆن نەکراوە سەبارەتیان ئەگەر لە بنەڕەتدا ئاگادار کرابێتەوە بە ڕەسمی، کۆریای باکوور وەک یاریکەرێکی گرنگ دێتە گۆڕێ. بەشی زۆر و تەندروستی هێزی سەربازی ڕووسیا لە سایبیریادایە، لە سایەی هەلومەرجی دوای شەڕی ساردیشدا، داڕێژەرانی سیاسەتی دوورخایەنی ژاپۆن پێیان وا نییە بتوانن هەموو کاتێک پشت بە وڵاتە یەکگرتووەکان ببەستن لەوەدا کە لە دیدگای وڵاتە یەکگرتووەکانەوە سەیری ڕووداوەکان بکەن. واشنتۆن بە توندی نکوڵی لەمەدا ئەکات و لەمەدا ڕاستگۆیە، بەڵام، دڵنیاکردنەوە یەک لە دوای یەکەکانی توانای متمانە بچڕێنی بەرامبەریان نییە و نامێنێ کاتێک کە هەر ئیدارەیەکی ئەمریکی و کاتێک ململانەیەکی بازرگانی دێتە گۆڕێ یان کاتێک یەکلایەنە و لە واشنگتۆنەوە بڕیار دەربارەی ئاسیادرێ. ئەکەوێتە ڕاگەیاندنی ئەوەی کە سەر لە نوێ بە سیاسەتە داراییەکاندا ئەچێتەوە ئەمەش لە ژێر گوشاری سیاسی ناوخۆدا شتێک نییە بە دەگمەن ڕووبدا ڕێکەوت نییە کە بودجەی بەرگری ژاپۆن لە بەرزبوونەوەدایە بەڕادەیەک کە دووهەمین بودجەی زەبەلاحە لە جیهندا لە گۆڕەپانی سیاسیشدا گومانی تێدانە کە ژاپۆن لە هەوری ئەوەدایە ئازادیەکی پتری هەبێ لە ڕفتارکردندا. ئاستی قوتاربوونی ژاپۆن لە وابەستەبوون بە سیاسەتە دەرەکی و ئەمنییەکانی ئەمریکاوە و سروشتی کۆتایی ئەو سەربەخۆییە پشتی بە توانای هەردوو وڵات بەستووە سەبارەت بە وەدیهێنانی بڕێکی زیاتر لە سیاسەتی هاوسەنگ و دایەڵۆگی ستراتیژی. وەک بەشدارییەک لە سیستەمی نێودەوڵەتیی هاریکاردا، ئەمەش چەمکێکی ئەستەمە بۆ کۆمەڵگایەک لەسەر بناخەی هەڕەمی دامەزرابێ. ئەبێ بە کێشکردنی ژاپۆن بەرەو پەیوەندییەکی سیاسیی بەرفراوانتر، بەر لەوەی هێزە سەربازیی و سیاسییەکەی گوڕێکی سەربەخۆی بداتێ، یەکێک بێ لە ئامانجە سەرەکییەکانی سیاسەتی دەرەکی ئامریکا. لێرەدا دوو شت بەسەر وڵاتە یەکگرتووەکاندا ئەسەپێنێ، بەردەوامبوون لە دەستوەردان لە کاروباری ئاسیا لە ڕێی ئامادەبوونی سەربازیی ئەمریکییەوە و هەروا سەر لە نوێ ناساندنەوەی پەیمانی ئامریکا ژاپۆن، چونکە بەبێ ئامادەیی سەربازیی ئامریکا لە ئاسیادا ژاپۆن بەردەوام ئەبێ لە ڕوونانە سیاسەتی ئەمنی و دەرەکی پشتبەست و بە پاڵنەری نەتەوەیی. هەر کاتێکیش وڵاتە یەکگرتووەکان و ژاپۆن بە تەبایی سیاسەتەکانیان دابڕێژن، ئەو کاتە دامەزراندنی هێزێکی سەربازی سەربەخۆی ژاپۆنی دیاریکراو ئەبێ لە سیاقێکی ستراتیژیدا ناسراوە بێ. کاریگەریی ئەم بونیادەش بۆ سەر وڵاتانی دیکەی ئاسیا کەمتر ورووژێنەر ئەبێ، بەپێی ئەمەش ئەبێ ڕەهەندێکی نوێ بدرێ بە دایەلۆگی سیاسی دووقۆڵی و هەماهەنگیی سیاسەتە دەرەکییەکان بەتایبەتیش لە ئاسیادا. پەیوەندیەکانی ئەمریکا بە چینەوە کاریگەری زۆری لەسەر پەیوەندیەکانی ئامریکا و ژاپۆن ئەبێ. جیاوازی لە بۆچوونی هەردوولا باڵی بەسەر پەیوەندیەکانی چین و ژاپۆندا کێشاوە. چین پێش دەرکەوتنی ژاپۆنی نوێ لە کۆتایی سەدەی نۆزدەهەمدا ڕووبەڕووی وڵاتێکی ئاسیایی نەبۆتەوە کە کێبەرکێی باڵادەستی چین بکا لە ئاسیادا. چین، ئەوسا لەبارەی هاوسەنگی ئاسیا تووشی نیگەرانی نەدەهات چونکە خۆی ئەو هاوسەنگیەی بەرجەستە ئەکرد. پێش یەکخستنی چین لەلایەن ماوت سیتۆنگەوە ژاپۆنی نوێ هەرگیز ڕووبەڕووی وڵاتێکی ئاسیایی تر نەبۆتەوە کە وەک ڕکابەرێکی هەمیشەیی مامەڵەی لەگەڵدا بکا، بەڵام بوژانەوەی چین دڵە ڕاوکێکانی ژاپۆنی بێدار کردەوە و خۆیەکی تری دا بەدەستیەوە بۆ توێژینەوە لە ستراتیژی خۆی. لە کۆتاییەکانی سەدەی بیستەمدا لێپرسراوێکی دیاری ژاپۆن ئەوەی بۆ باس کردم کە بۆچی ستراتیژی ژاپۆن ئەبێ بوار بە دوو ئەگەری دژ بە یەک بدا. هەڵوەشانەوەی چین لە ئەنجامی ئەوەی کە ناتوانێ لە ئەنجامەکانی مۆدێرنزم بگا. هەروەها گەشەکردنی هێزی چینیش ئەگەر مۆدێرنیزم سەر بگرێ. لە هەردوو حاڵەتیشدا ژاپۆن لە سەرێتی دەست بکا بە دامەزراندنی بەربەست. بۆ خۆ بەدوورگرتن لە هەر تەمایەکی فراوانخوازیی چین، یان بۆ ئەوەی تەنها وەک سەیرکارێک نەمێنێتەوە لەبەردەم هەر کارەساتێکی ناوخۆیی چیندا کە بێگومان هێزی دەرەکی زۆر بەکێشەکە. ئەو بایەخەی ژاپۆنیدا بەم ئامانجانە بەو پارە وەگەڕخستنانەی دەریەخا کە هێڵێک بەدەوری چیندا لێئەدەن، لە تایوانەوە بۆ ڤێتنام و بۆ ئۆزبەکستان کە بەوە ئەتوانرێ هێزی چین لە قاڵب بدرێ یان بەپێی هەلومەرجەکە کاری تێبکرێ ڕەنگە هەر ئەم ئێعتیباراتانەش بووبن بەهۆی داڕشتنی بڕیارێکی ژاپۆن لەبارەی بەخشینی قەرز بە باشووری ڕۆژهەڵاتی ئاسیا لە کاتی قەیرانە داراییەکەی ساڵی 1997دا سەرەڕای سستیی ئابووریی ژاپۆن. بەبێ لەبەرچاوگرتنی ئەو ڕووداوە کوتوپڕانەی کە ڕەنگە ڕووبدەن، ژاپۆن سوورە بێت لەسەر بەڕێوەبردنی پەیوەندییەکانی لەگەڵ چیندا بە شێوەیەک کە بتوانێت کاریگەری هەبێت لەسەری. بە لەبەرچاوگرتنی ئەو پەیوەندییە کەلتوورییە پتەوەی ئەیبەستێتەوە بەو وشکانییە سەرەکییەی زۆربەی پێکهێنەرە سەرەکییەکانی کەلتووریی تایبەتی خۆی لێوە وەرگرتووە، ژاپۆن دژی هەر هەوڵەکانی هەر وڵاتێک ئەوەستێتەوە کە تەگەرە بخاتە بەردەم ئەو ڕێگایانەی بەرامبەر چین ڕەنگە بیان گرێتە بەر تەنانەت ئەگەر ئەو وڵاتە هاوپەیمانیش بێ ئەگەر بەرەو ڕووبوونەوەی ئەمریکا لەگەڵ چیندا وەها لێک بدرێتەوە کە وڵاتە یەکگرتووەکان خوڵقێنەرەتی ئەوە هاوپەیمانی ئەمریکا و ژاپۆن ئەکەوێتە ژێر گوشاری قورسەوە ژاپۆنیش هەموو هەوڵی خۆی ئەخاتە گەڕ بۆ ئەوەی لێی دەرچێ چونکە پەیوەندی باش لەگەڵ چیندا یان لانی کەم پەیوەندیەک کە ئەمریکا وەک هۆکاری قەیران نەنوێنێ تایدا مەرجێکی بنەڕەتیە بۆ چالاکی هاوپەیمانی ژاپۆن و ئەمریکا تەحەدایەکی تری سەرەکی سیاسەتی دەرهاق بە کۆریایە کۆمەڵێک مەسەلە هەن لەلای ژاپۆن هەستیارن. هەمووان بێزاری کۆریازانن بەرامبەر داگیرکاری ژاپۆن کە چل ساڵی خایاند. بەوەش سەرکردە ژاپۆنیەکان ئەزانن کە سیاسەتی دەرەکی کۆریا ڕوو لەوەیە نەهێڵێ جارێکی تر پاوانخوازی ژاپۆن بەسەر باکووری ڕۆژهەڵاتی ئاسیادا سەرهەڵبداتەوە. لە هەمان کاتدا ژاپۆن نەبەسترانەوەی کۆریا بە هیچ هێزێکی سەرەکی تری ئاسیاوە، بە یەکێک لە پێداویستییەکانی ئاسایشی خۆی دانێ هەروەک بەرامبەر دەرکەوتنی کۆریای باکوور وەک ڕکابەرێکی ئابووری هەست بە ئاسوودەیی ناکا چ جای دیپلۆماسیەتە توندەکەی و پەیوەندیەکانی بە ئەمریکاوە هەرچەندە زۆر کەمیش ددان بەوەدانێ. بەمەش ئەکرێ سیاسەتی ژاپۆن بە ڕێچکە دوو فاقە دابنرێ بەوەی حەز بە مانەوەی هێزەکانی ئەمریکاکە لە کۆریادا وەک توخمێکی بنەڕەتی لە هاوسەنگی ئاسیادا چونکە کشانەوەی و هێزانە لەسەر ئاستی ناوخۆ ئەبێتە هۆیەوەی هێشتنەوەی بنکەی ئەمریکی لە ژاپۆندا ئاسان نەبێت و ئەمەش کۆمەڵێک گرفتی ئەمنی نوێی لێ ئەکەوێتەوە بۆ ژاپۆن و بۆ وڵاتانی دیکەی ئاسیا بەڵام ژاپۆن هەوڵیژەدا کاریگەری بمێنێتەوە بەسەر نیوەدورگەی کۆریادا بەهۆی ترسیشی لەوەی کە یەکبوونی هەردوو کۆریاکە کۆریا ئەکاتە ڕکابەرێکی سیاسی و ئابووری بەهێزتر. بەو پێیەی ئەو کۆریایە سیاسەتە دەرەکیەکانی لەسەر بنەمای بە گومان بوون لە نیازەکانی ژاپۆن دامەزرێنێ. ژاپۆن یارمەتی کۆریای باکوورەدا بۆ ئەوەی لە ڕووی ئابووریەوە بەرگە بگرێ ئەویش بە ڕێپێدانی هەواڵەکردنی دراو لەلایەن خەڵکە پەرتەوازەکانی کۆریا لە ژاپۆندا بەڵام توانای ئەتۆمی و مووشەکی کۆریای باکوور لەگەڵ جبەخانەی کۆریای باشوور ئەگەر یەک بگرن ئەبێتە پاڵنەرێک بۆ سەر لە نوێ خۆپڕچەککردنی ژاپۆن و بۆ برەودان بە بەرگرییەکی ژاپۆنی بە مووشەک و هێشتنەوەی خەیاری بنیاتنانی چەکێکی ئەتۆمیی تایبەت بە خۆی. ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و سێ ڕۆژنامەنووسێک لە کیشی میزوای سەرۆک وەزیرانی ئەو کاتەی ژاپۆنی پرسی کە ئایا ژاپۆن قایلە بێ کۆریای باکوور توانای ئەتۆمی هەبێ؟ ئەویش بە یەک وشە و بە شێوازێک کە ژاپۆنی نەبوو وەڵامی دایەوە، نا. مەبەستی لەوە چییە؟ ئایە ژاپۆن دەسەکا بە دیبلۆماسیەتیکی دووژمنکارانە؟ ئایا ڕێوشوێنی دژەگرێتەبەر و ئەو ڕێوشوێنانە چ مۆرکێکیان هەبێ؟ ئایا هەوڵەدا توانە ئەتۆمیەکانی برەو پێ بدا ئەگەر ڕێگا چارەکانی تر سەریان نەگرت؟ زیاتر پێچێ ئەم پرسیارانە نە لە ئەنجومەنە ناوخۆیەکانی ژاپۆن و نە لە هیچ ڕێکەوتن نامەیەکدا لەگەڵ وڵاتەیە گرتوەکان وەڵام نەدرابنەوە ئاشکراشە کە وەڵامیان یان لە سیاقی ستراتیژێکی هاوبەشی ئامریکا ژاپۆندا ئەدرێتەوە یان بەوەی ژاپۆن ئەوە هەڵبژێرێ کە خۆی بە جیا ڕێگای تایبەت بە خۆی بکێشێ. ئازیزانم لە ماوەی ڕابردوودا بەشی دووەممان لە ئاڵقەی هەژدەهەم لە کتێبی هێنری کیسینگەر پێشکەش کردن بە ئومێدی دیدار.